بەشی شەشەم هونەری دۆڵیسەن هند نزیکەی چوار هەزار ساڵ پێرزین گەلانی نیمچە قۆناغی گەڕۆک لە هەردوو لای خۆرهەڵات و خۆرئاوای وڵاتی فراوانی ئێراندا ژیانی گوندنشینیان هەڵبژارد، ئەوانەی کە لە خۆرهەڵاتی ئێران واتە لە خاکی هیندستان و بە تایبەت لە دۆڵی سەند و ناوچەی پەنجاب جێگیر بوون نزیکەی سێ هەزار ساڵ پێش زایین بە دروستکردنی گڕێنەکاری و نەخش و نیگار بە وێنەی کورت و سادەی گیانداران هەروەها جۆرێک لە هێڵکاری ڕوخساری سەرەتایی و قۆناغ بە قۆناغ میراتی فەرهەنگیی خۆیان لە بەشی بەرزایی ڕووباری سەن و هێڵی بەلووجستان بڵاو بوونەوە، کە دیارە بە تێپەڕبوونی ڕۆژگار بوونە چەند بەشێک، لەبەر ڕەوتی یەکێک لەو جیابوونەوانە بووە کە چوار ناوەندی گەورەی شارستانییەتی دێرینی هند لێ پەیدا بوو. بە ناوەکانی مونهیجی دارو و هەراپا کە گەورەترین و لە ڕاستیدا دوو پایتەخت بوون لۆ تەقل چان هورو دارو بەڵام چووکتر لە سەتای هەزارەی دووهەمی پێرزایندا دروست بوون لە هەمان هەزارەی دووەمدا کاری کانزایی بە مس و ڕووکەشکردنی بەزێڕ لە ناو دانیشتوانی دۆڵی سەند ئاسایی بوو. شارستانێتیان گەیشتە پایی شارستانێتی پێشکەوتوو. لە نزیکەی هەزار و سەد ساڵ پێش زایین هەتا حەوت سەد و پەنجا ئاسنیش بەکارهێنرا. لەو ڕۆژگارەدا دۆڵی سەند ڕەنگە خاوەنی ئاوی زۆر و دارستانی چڕ بووبێت. خانووەکانی شارنشینی بە شێوەی گشتی بە خشتی سوورە کراو بۆ پایە و دیوار. تەختە بۆشان و پلیکانە و برمج دروست کراوە لە مۆهینجودارو قەڵایەکی گەورەی چاودێری کە بەسەر شاردا زاڵە لەگەڵ سەرچاوەی هەڵگرتنی ئاوی حەمام هەروەها بینای قوتابخانەیەک کە لەوانەیە ناوڕۆک و مەبەستی ئاینی هەبووبێ دروست کراون. شەقامی پان و کۆڵانی لاوەکی بە گشتی بە شێوەی ستوون لە سەر یەکتری دروست دەکرا، خانووەکانیش چوارگۆشە و پتەو لە دیوارێکی پارێزراو بوون، لە کاتێکدا شوێنە گەورەکانی گەرماوی تایبەتی و ساردخانە و ڕێڕەوی ئاوڕۆیان هەبووە، بەڵام. ئەوەی جێگەی سەرسوڕمانە لە بیناکاندا هیچ پاشماوەیەک لە جوانکاریی هەیکەلی و ڕەنگی دیار نییە. ئەوەی جێگەی باسە ئەوەیە ئەو شارانەی ناوبران بە تایبەت موهنیجیدارو و هەراپا لەسەر بنەمای نەخشەی ئەندازەیی بە سامان دروستکراون لەگەڵ ئەوەی کە بەڵگەی بەدەستهاتووی زۆر برەوی گەشەسەند و بازرگانیی لە نێوان شارستانیەتەکانی دۆڵی سەند و دەشتی دیجلە و فرات دەسەلمێنن. بەڵام لە بەراوردکردندا ئەوە دەبینین کە دانیشتوانی دۆڵی سەند لەوانە بەهۆی حوکمداریی یاسا و رێسای توند و لەو کۆمەڵگایە، زۆر خۆپارێزتر و کەمتر چالاک بوون لە برامبەر دانیشتوانی نێوان دووزێ بۆیە دەبینین بە تێپەڕبوونی ڕۆژگارێکی نزیک بە 1500 ساڵ شەقامبەندی شار و ڕواڵەتی دەرەوەی خانووەکان خۆیان بە یەکسانی سەیر کردووە و لە دروستکردنی نێزە و شمشێردا هەمان نوکی پان و کۆنیان بەکاربردووە دەستیان لە مۆری چوارگۆشە و تاککراوی خۆیان هەڵنەگرتووە، ئەو کاتەی گەلەکانی نێوان دووزێ لەو کاتەدا بە تایبەت تۆپزێی ناوەند هێڵی کەوانەی بەرجەستە لە تاق دروستکردندا خشتیان بەکار بردووە. هەروەها مۆری شەش پاڵویان خستە جێگەی مۆری چوارگۆشە. پاشماوەی دۆزراوەی هونەری لە دۆڵی سەند دەکرێ بە پێنج گرووپی گەورەوە کە بریتییە لە. گڵێنەکاریی نەخشدار، مۆری ساف و سادەی چەند ڕوو، گڵێنی بچووکی ئەندامی پیاوان و بتەکان لە گڵی سوور، کارە کانزاییەکان، پەیکەری بەردین و کاریی نەخشی بەرجەستە. گڵێنەکاریی دۆزراوە بریتییە لە گۆزە و پەرداخی شەراب. پارچەی شکاوی کاسە و کەلوپەلی ناوماڵ بە ڕەنگی سووری گەش و زەردی کاڵ لە ئەندازەیی بچووکەوە هەتا زۆر گەورە کە بۆ هەڵگرتنی خۆراک و تێشوو بەکاربراوە. بە گشتی وێنە بە ڕەنگی ڕەش لەسەر لاکانیشی گڵی قاوەیی سوورباو بەکارهاتووە. پەندی درەختی ژیان. ناوەڕۆکێکی کۆنە لە ناو هونەری سۆمەری و زۆربەی گەلەکانی تردا بەکارهاتووە لە دواییدا درەختێک لە ناو باخی عەدەن کە میوەکەشی نەمری دەبەخشێت بە ژیان هەروەها درەختێک لە ئورشەلیم ئاسمانییە کە گەڵاکانی شیفاهێنەری ئازاری گەلان و میللەتانی سەر زەوییە کە هەمیشە لە ڕووی پێکهاتەی هونەرییەوە دەگۆڕا، نەخش و نیگاری سێپەر، سێگەڵایی و چوارپەڕ، چوارگەڵایی، پێکهاتوو لە بازنەی پچڕپچڕ و وێنەکانی نەخشێنراوی گیانداران و باڵندەکان و هەندێجار مرۆڤەکان، بە ڕوونی و فراوانی لەسەر گۆزە و کارەکانی تری گڵێنە دروست کراوە. هەندێکیان لەوانە بە چەرخی گۆزەگەری دروستکراوە بە تایبەت لە ڕووی داڕشتنی گونجاوی خۆی بە نمونەی کارا ناوەزەکان دادەندرێت مۆری ئاسایی و سادە و چوارگۆشە لە گڵی سووری پوختەکراو، خۆڵی نەرمی سوور، گەورەترین و سەرنجڕاکێشترین کۆمەڵەی پاشماوەی هونەری دۆڵی سندیان بەدی هێناوە. هەموو ئەوانەی کە شێوەیان چوارگۆشەییە، ئەندازەکەیان نزیکەی سێ بۆ پێنج سانتیمەترە، بە نیشانەیی هێما یان وێنەی کە هێشتا خوێندنەوەشیان لە لای کەسانی پسپۆڕ نادیارە هەڵکۆڵراون. لەو پاشماوانەدا هەموو شوێنێکی وێنەکان لەگەڵ یەکتری ئاوێتە دەبن. دانانی بەشەکان و یەکسانی نێوان بەشە پڕ و خاڵییەکانی ئەوەندە بە لێهاتوویی و وردەکاری ڕەچاو کراوە، بینەر تووشی سەرسوڕمان دەکات. لە زۆرێک لەو مۆرانەدا پەیکەری دەسەڵاتدارێک هەڵکۆڵراوە کە گرنگترین تایبەتمەندی هەیە، لەوانە خواوەند شاخدار کە لەسەر چوار مەشقی کە لەسەر چوار مەشقی دانیشتووە و دەتوانرێت بوترێت بە ئەگەرێکی زۆر سەرمەشقی دوا تەمەنی شیوا یان سیوای خواوەندی گیانداران و یەکێک لە سێ گەورە خوداکەی بەناوی بەراهما و ویشنۆ سیانەی خواوەندی کێش و هیندیان بەدیهێنابوو خواوەندێکی تر کە تاجێکی پیرۆزی لەسەردایە بە نیشانەی هێما و وێنەی شاخ و گەڵای بۆ جوانکاری لەناو وێنەکانی گیانداراندا گا و فیل و تیمساحی هیندی و مار و وێنەی مرۆڤ هەروەها تابلۆکانی زۆرانگرتن لەگەڵ گا و تەقلە لێدان و پەڕین لەوانەیە جۆرەکانی وەرزش بێ بە ئەگەرێکی زیاتر پرۆسەی ئاینیی جیهانیی دێرین، هەروەک چۆن لە شارستانەتی یۆنانی دێریندا ئاسایی بووە، بە زۆری دەبینرێت. باشترین ئاڕاستە دەربارەی مۆرە ناوبراوەکان ئەوەیە کە ئەوانەیان هێما و واژۆکانیان بزانی، کە بۆ هێما و دیاریکردنی کاڵاکان یان واژۆکردن و جێبەجێکردنی پەیمانی بازرگانی بەکاربراوە. پەیکەری گڵێنەکاری بەشێکی گەورەی ترە لە پاشماوە دۆزراوەکان لە دۆڵی سەند و چەند جۆرێک پێکدێنن. هەندێ لەوانە، لەوانەیە کەلوپەلی یاریکردن بووبێ، ماوەک مانگای شاخداری بچووک بە عارەبانەی گڵێن. هەروەها مەیموونەکان کە بەشەکانیان لە یەکتری جیابوون، بە ڕێسمانەوە لە زەوییا ڕاکێشراوە، هەندێکی تریان خاوەنی ناوەڕۆکێکی دینی بوون و نموونەی دیاریشیان پەیکەری پیاوێک بە سەری گا یان پەیکەری بتی ژنان یان خواوەندی دایک کە لووتی دەنووکی هەیە و لە جێگەی گڵێنەی چاویشیان دەنکی تەزبیحیان داناوە و پیشان دراوە. ڕووبەری ئەندامی ئەو پەیکەرانە لە شێوی مرۆڤ یان گیاندارانە بە ڕەنگی شینی و لە گڵی قاوەیی سوورکراوە زۆبەی پەیکەری تر لە پەیکەرە بچووکەکانی مرۆڤ ڕوخسار ڕووکەشێکی درەوشاوەی وەرگرتووە لە کاتێکدا سەریان وەک نمونەیەک لە ئارایشێکی تێر و پڕ سەرنج ڕادەکێشێت کانزاکاری گرنگیەکی زۆری هەبووە ئامیری کارکردن چەک هەموو جۆرەکانی پێداویستی ناوماڵ لە کانزا دروست دەکرا هەروەها چەندین پەیکەری هونەری وەک کچێک لە کاتی سەمادا کە نمونەیەکی بەناوبانگ دادەندرێت لە پەیکەرسازی دێریندا لەو قۆناخەدا بەجێماوە ئەو سونەتە هونەریە لە قۆناغەکانی گەشەکردنی مێژوویی شارستانەتی هند گەیشتە لووتکەی خۆی پەیکەری بەدیش لە دۆڵی سند هەمیشە بە قەبارەی بچووک دروست دەکران باشترین نمونەی ئەو جۆرە هونەرە پەیکەری بچووکی پیاوێکە بەڕیشەوە و جلوبەرگی نەخش و نیگار بە گوڵی سێپەر هەروەها دوو پەیکەری تری نیوجەستەی پیاوانە کە چاڵی چاویان بیلبیلەی تیانە جێی سەرنجی دانیشتوانی دۆڵی سند بووە بەڵام وەک ئەوەی دیارە لە قۆناغەکانی گەشەکردنی هوەر و شارستانەتی هێن ئەو سونەتە هوەریەش بەرەو پێگەیشتن ڕۆیشت. لە نزیکەی هەزار و پێنج سەد ساڵ پێش زایین، بە هێرشی بەردەوامی هۆزەکانی ئاریایی لە لای باکووری خۆرئاوای هیندستان، شارستانێتی دۆڵی سەند لەناوچوو، شارەکانیش وێران بوون. هەتا ماوەی هەزار ساڵ دوای ئەوە هیچ پاشماوەک لە مێژووی هونەری خەڵکی ئەو ناوچەیە بەجێ نەما یان لە بوونیان کەمترین زانیاری هەیە لەو قۆناغە درێژەدا کەمێک گۆزە و قاپ و قاچاخی گڵین بەدەست هاتووە کە بۆ بەمبەستی بەکاربردن بووە. هەروەها هەندێ پەیکەری بچووک لە گڵی سوور کە لاساییکردنەوەیەک بووە لە هونەری ڕابردووی دۆڵی سەند، بەهای ڕاستەقینەیان نییە. لە هەمان کاتدا مێژووی دیاریکراوی ساڵ و تەمەنی دروستکردنیشیان بە نزیکیی دیار نییە. لە سەدەی شەشەمی پێش زاییندا بودا لە هیند دەرکەوت بڕوای بودایی پێکهات و لە ناوچەکانی دراوسێدا واتا تبت و چین و ژاپۆن و باشووری خۆرهەڵاتی ئاسیا بڵاوبوونەوە لەوە بەدواوە سێ ئاینی دێرینی تر لە هندستانی باکووری دەرکەوتن بە ناوەکانی بەرەحمایی و هندۆسی و جینی پەیڕەوانێکی زۆریان بە دەوری خۆیاندا کۆ کردۆتەوە و دیارە ئەوەش هەر کامەیان بە شێوەیەک کاریگەرییان لەسەر هونەری هیند داناوە. بەڵام مێژووی هیند بە دروستکردنی زنجیرەیی پاشایەتی موریایی لە سەدەی سێیەمی پێش زاییندا دەستی پێکرد و شێوەیەکی یاسایی بە خۆوە گرت. لە ڕۆژگاری فەرمانڕەوایی ئاشوکا، دوو سەد و شەست و نۆ بۆ دوو سەد و سی و دوو پێش زایین، پاشای بەتوانا و هونەرپەروەری ئەو زنجیرەیە، هونەرمەند بە چەندین شێوە گەشەیان کرد و یەکەمین قۆناخی زێڕینی پاشایەتی هیند، لە مێژوودا تۆمار کرا. ئاشوکا وڵاتێکی گەورە و فراوانی دروست کرد کە زۆبەی خاکی هیندی دەگرتەوە. لە هەر شارێک پەرستگایەکی بوودایی دروست کرا کە هەندێ جار بە شێوەی گومەز و هەنێکی وەک تاوەر دروست دەکران واتا بووە سەرمەشق بۆ بیناسازی هیند لە قۆناغەکانی دواییدا. ئەوانە بە کاری بەرجەستە نەخشێن نەخشڕێژی لەسەر بەر بە سێ گروپ دابش بوون یەکەمیان بە کۆنترین نەخشی گیایی و گیاندارانە کە لە ناویاندا وێنەی لاولاوی شین گرنگیەکی باشی هەیە و زۆر دووبارە دەکرێتەوە پەیکەری مرۆڤ بە قەبارەی گەورە شوێنگەری ڕوونکردنەوەی بوودا بەبێ ئامادەبوونی خودی خۆی مەگەر جێگەی پێ یان شوێنی نووسن لەبەر ئەوەی خودا ئەوی لە سەروتر لەوە داناوە کە بە وێنە و پیشاندان دەرببرێت لە بنچینەدا دروستکردنی پەیکەری بوودا لە سەدەی یەکەمی زایینی بەدواوە ئاسایی بوو لە سەدەکانی چوارەم و پێنجەمی پێش زایندا گەیشتە لوتکەی پێگەیشتنی خۆی لە پاشماوەکانی تری پاشایەتی ئاشوکا ژمارەیەکی زۆر ستونی یادەوەری بە نەخشی بەرجەستەی پڕ لە وردەکاری و چڕوپڕ هەروەها بەردی نووسراوی مێژووی کە بە فەرمانی ئاشوکا لە هەموو شارێکدا بۆ یادگاری دانراوە و لە ناوی داداخوازی سوودمەنددا دەربارەی فەرهەنگ و شێوەی ژیانی ئەو قۆناغە ئەدرەوشێتەوە، بەو جۆرە دەبینین لە سەرەتای مێژووی مەسیحی لە هیندستاندا هونەری میلی بە ڕێسا و شێوەی تایبەتی خۆی دروست بووە کە گۆڕانکارییەکانی دوایی لەوە جیا دەبنەوە. هەروەها ژمارەیەکی زۆری ئەشکەوتی گوندنشینی ئاجانتا نزیکەی سی ئەشکەوت کە کەوتووەتە باکووری خۆرئاوای حەیدەرئابادی هیندستان گۆڕستانی ڕازێنراو بە نەخش و نیگاری بەرجەستەیی هونەری بوودایی کە پەیوەستە بە نزیکەی ٢٠٠ ساڵ پێش زایین. نەخش و نیگاری سەردیوار لە چوار قۆناغەکانی تا 600 ساڵ پێش زایین بەدەستهاتووە. بەشی شەشەم، هونەری چین، هونەری ژاپۆن. هونەری چین بە درێژایی مێژووی خاوەنی تایبەتمەندی و مۆرکی خۆی بووە. یەکەمین دڵێنەکاری قۆناغی بەردینی نوێ کە لە دۆڵی ڕووباری هوانگۆ ڕووباری زەرد لە باکووری خۆرهەڵاتی باکوور دۆزراوەتەوە پەیوەستە بە هەزاری چوارەمی پێش زایین خاوەنی زەمینەیەکی سوور و نەخشی ئەندازەیین هەروەها وەک ئەوەی دیارە هەمویان لە کوورەی پێشکەوتوودا پوختە کراون یەکەمین کاری کانزایی و پەیکەرەکانی ئەم سامانە هەندێ جار بە مەڕمەڕ یان بەردی سەوزی زەرباو بە قەبارەی بچووک لە هەزارەی دووهەمی پێش زایین بەجێ ماوە. ئەوەی جێی سەرنجە ئەوەیە کە لە سەرتاسەری مێژووی چیندا بەرهەمی هونەری ئەو ناوچەیە و تایبەتمەندییەکانی خۆیان پاراستووە و هەمیشە لەژێر ناوی هونەری چینیدا کە جێگەی دێرینەناسییە ماوەتەوە. هەروەها هونەری وێنەکێشان بە لانی کەمەوە ماوەی دوو هەزار ساڵ هەتا ئەمڕۆ بەردەوام بووە. و بە بێ وەستان شێوازی خۆی پەرە پێداوە، بەڵام هەمیشەیی لە بەهای وێنەکێشانی چینی بە تایبەنتی و بەندی فەرهەنگی تایبەتی خۆیان پاراستووە و لە هەمان کاتا گۆڕانکاری و پێشکەوتنیان لە بەرچاو گرتووە بۆ ڕاکێشانی سەرنجی نفوزی بێگانە. هەمیشە زۆبەی گەلانیان خستۆتە ژێر ڕکێفی هونەری و فەرهەنگیی خۆیان. بەو جۆرە فەرهەنگی پایەدار و پێشڕەو زۆر کاریگەری بەسەر ناوچەکانی دراوسێدا، واتا ژاپۆن و کۆریا و مەنچووری و ئاسیای ناوەند و تبەتە، بڵاوبۆوە دیسان پەما بەرفراوانی هەمان کاریگەری بوو لەگەڵ فراوانبوونی ئەم هونەرە دەسڵات گەیشتە ئێران و چەند سەدەیەک دواتریش گەیشتە ئەوروپا لێرەدا پێویستە داهێنانی سومەندیان لە بواری هونەرە پیشەییەکاندا باس بکرێت. وەک بەرهەمهێنان و ڕستنی ئاوریشم دروستکردنی چینی باش پەڕاو هەروەها پیشەسازی چاپ لە هەزارەی یەکەمی دوای زایین لەسەر دەستی چینیەکان گەیشتە ئەنجام پاشماوەی شارستانێتی قۆناغی کۆتایی بە دینی نوێ لە چین پەیوەستە بە ناوەڕاستی هەزارەی سێهەمی پێش زایین لە دەوروبەری ڕووباری هوانگهۆ و لە باکووری خۆرهەڵاتی چین لە نزیکەی دوو هەزار و پێنج سەد ساڵ پێش زایین لە کەنارەکانی ڕووباری ناوبراو مەڵبەندی شارستانێتی سەرەتایی پێکهاتووە. لەو میانەدا شارستانیەتێک یانگ چائو لە ناوچەی چنسی پێشکەوتنی بەرچاوی بەدەستهێناوە و گۆزەگەری بە ڕەنگی سووری ڕازێنراوە بە نەخشی ئەندازەیی لە پاش بەجێماوە ئەو کارانەی لە گڵی نەرم و سوور دروستکراون ڕووبەرەکانیان پێش ئەوەی بخەینە ناو کورەوە نەخشی لەسە کراوە. لە مەڵبەندێکی تری شارستانەتی بەناوی لونگ چان گۆزەگەری ڕەنگی ڕەش بە ڕووبەرێکی بریقەدار بەدەساتووە کە نیشانەی جۆری پێگەیشتووی کوورەکانی گۆزەگەری ئەو قۆناخە بووە هەندێ لەو کەلوپەلانەی دۆزراوەتەوە سادەن هەروەها دەزانین کە مڵبەندی گولنشینی ناوبراو بە چەندین چین دیواری گڵین چواردەوری گیراوە ناوچەی هونان بووە شوێنی پێگەیشتنی شارستانێتی گولنشینی لە نزیکەی سەدەی پەنجەمی پێش زاییندا پاشاکانی ڕەچەڵەکی شانگ بە یەکگرتنیان مێژووی چەسپاوی وڵاتی چینیان دەست پێکرد و شاری چنگ چیئۆ یان کردە پایتەختی خۆیان بەو جۆرە بونیادی هونەری گەلی چینیان دامەزراند لە هەمان هەزارەی دووهەمدا کانزا ناسراو لە چوار چێوەی دروستکردنی کەلوپەلی ئایینیدا بەکارهێنرا. کەلوپەلی دۆزراوەیی کانزای لە چنگ چی ئۆ یان لە ئانیانگ، دوا پایتەختی زنجیرەی شانگ، سەدەکانی چواردەهەم تا پانزەهەمی پێش زایین، هەموویان خاوەنی چەند شێوەیەکی دیاریکراو بوون بۆ بەکارهێنانی ڕێوڕەسمی دینی جوانکاری هەڵکۆڕراوی بۆ ڕووبەری ئەندازەیی و هەندێ جار بەرجەستە کراوە گروپێکی تری کاری کانزایی بە نەخشی چەندین جۆری گیانداران هەڵکۆرراوە و یان بەرجەستە کراوە سەرەڕای ئەوەی ڕووکاری زۆربەیان نووسینی ئاینی لەسەر هەڵکۆڕراوە کە پڕ بووە لە زانیاری بەسوود دەربارەی یاسا و ڕێسای حوکمداری پاشایانی شەنگ لە گۆڕستانی ئەو پاشایانەدا چەندین پاشماوەی گۆزەگەری سورەکراوی نایاب کە لە ڕاستیدا یەکەمین ئەو نمونەیە لە چینی سازی پێگەیشتوو تەواو کراون کە لە قۆناخی دوایی بەدەستهاتوون هاوکات لەگەڵ پەیکەرە بچووکەکان لە بەردی یەشیم جۆرێک بەردی گرانبەهایە بە ڕەنگی سەوز یان لە مەڕمەڕی سپی کە هەمویان نیشانەی فەرهەنگی پێشکەوتوو نایەبن گەرچی لەلایەک هەم هێما و پاشماوەی بەجێماو ئەوە پیشان ئەدەن کە قوربانیکردنی مرۆڤ لەو کۆمەڵگەیەدا ئاسایی بووە. نزیکەی یانزە سەدە پێش زایین، زنجیرەی چیۆف بووە جێنشینی شانگ، لەو قۆناغەدا هونەرمەندانی پێشوو پارێزگاریان لێکرا و هونەری چین لە ڕەوتی خۆیدا بەردەوام بوو. نووسینی ڕووی گۆزەگەری و کەلوپەلی کانزایی زیاتر پەرەی پێ درا. خانووەکان بە هەمان شێوەی قۆناغی شانگ مایەوە، لە کاتێکدا کە دیواری نێوان ژوورەکان لە کێشەیی دروست کراوە و سەربانی ئەستوور و فراوان، بە قەراخی پان هاتووەتە دەرێ و چەماوەتەوە بەرەو سەرەوە و بنمیچەکەشی داپۆشراوە، بینا و بنمیچی لەسەر کۆڵەکەی دار جێگیر کرابوو. دەبێت بوترێ کە لەو شارستانیەتەدا لە نێوان بیناسازیی دینی و دنیایی جیاوازیەکی گەورە نەبوو. لەلایەکی ترەوە لە بنەچەدا هونەری بیناسازیی چینی لە ماوەی زۆربەی سەدەکاندا گۆڕانکاری گشتی بەسەردا نەهات. لە سەدەی شەشەمی پێش زایین، بۆچوونی هزری و ئەخلاقی و مرۆڤدۆستانەی کۆنفۆسیوس، فێرگەی فەلسەفی و عیرفانی لۆتز، لە هزری چینییەکاندا کاریگەری قووڵی بەجێهێشت. هەتا ئەو ڕادەی کە لە دواییدا فەرهەنگ و هونەری ڕەنگڕێژ کرد. لە سەدەی پێنجەمی پێش زایندا دەوڵەتە چەند لایەنەکان لە چین پێک هاتبوون، کەوتنە ململانێی یەکتر. ماوەیەک پێش دوو سەدە ئەو سەرزەمینەی دووچاری ئاڵۆزییەکی توند بۆوە، هەتا لە دوو سەد و شەش ی پێش زایندا، زنجیرەی پاشایەتی هان جڵەوی دەسەڵات و یەکگرتووی وڵاتی گرتە دەست لە ماوەیەکی کەمدا دەوڵەتێکی بەتوانای لە چین بەو سنووری کە لە ئەمڕۆ دەیناسین دامەزران بەڵام لە هەمان ڕۆژگادا کە لەشکرکێشی و وەرگەڕانەوە هەبوو، ئاسنیان لە پیشەسازیدا بەکاربرد و کشتوکاڵیش پێشکەوت. وێنەکانی جوانکاریی ئاسایی لەسەر کاریگەریی شێوازی بیانی ڕەگەزی تازەی وەک هێڵی چەماوە و نەخشی ئاوێتە و درەخشاوەی ئاوێتە بە ڕووکەشی زێڕ و زیویان ڕێکخست. دروستکردنی دیواری گەورەی چین بە درێژایی سێ هەزار کیلۆمەتر لە ناوەڕاستی سەدەی سێهەمی پێش زایین بۆ خۆپاراستن و بەرگریی لە دوژمنان دەستی پێ کرد و لە دوو سەد و چوار ساڵ پێش زایین کۆتایی هات. قۆناغی درەوشاوەی شارستیانەتی هان، دوو سەد و شەش. تا دوو سەد و بیست ساڵ پێش زایین تیشکی خۆی لە سنوورەکانی چین تێپەڕاند و گەیشتە ڤێتنام و کۆریا و ژاپۆن لەو قۆناخەدا هونەری کلاسیکی ئەو کۆمەڵگەیە داڕێژرا و شێوەی تایبەتمەندی خۆجێی میلی وەرگرت لەناو پاژماوە هەڵبژاردەکانی ئەو ڕۆژگارەدا دەبێت یەکەمین نەخشی بەرجەستە خشتی مۆرکراو و کاری ساغکردن و جوانکردنی تەختە پەیکەری بچووکی ناو گۆڕەکان یاد بکرێ. سەرەڕای کاریگەری لەسەر ڕاکێشانی دەسەڵاتی دەرەکی بە دوای جەنگەکاندا، یەکەمین ساختەمانی گەورەی بیناسازی لە پێویستیی ناشتنی کەسانی ئایینیدا پێی نایە مەیدانەوە. هەروەها هونەری وێنەکێشان لە خزمەتی مەڕاسیمی پرسە و ناشتندا گرنگیی تایبەتی خۆی بەدەستهێنا و بە سوود وەرگتن لە چەندین ڕەنگی زۆر گونجاو و شێوازی بە جەستە پیشان دانی ئەندام و کەلوپەل بە شێیەکی تەواو بە هێڵکاری ناسک و یەک دەست هەروەها بە کاربردنی نیشاندانی سێ مەودایی لە پانتاییەکی فراواندا. پێگەی هەڵبژاردەی خۆی لە قۆناغەکانی دواییدا جێگیر کرد. هونەری ژاپۆن ئەوەی کە لە بەدواداچوونی هونەری چیندا زانیاریەکی کورت سەبارەت بە پێشینەی هونەری ژاپۆن خرایە بەرچاو، ئەوەش لەبەر ئەوەیە کە ژاپۆن لە سەرتاسەری ژیانی هونەری خۆیدا نە تەنیا لە شێوازەکان و شێوەکانی هونەری چین بە تایبەتی لە بواری بیناسازیدا قۆناغ بە قۆناغ لاسایی کردۆتەوە بەڵکو سوودی لە مایە و ناوەڕۆکی فەرهەنگی چین وەرگرتووە. کە هەتا جێگەیەک لە هونەری خۆیدا بە کەمی لە مێژووی و ئەفسانە و ئایینی ژاپۆنی شینتۆ ناو دەبرێ و یادی بەشێکی گەورەیان دێتە ئاراوە. ئایینی شینتۆ کە دەگەڕێتەوە بۆ سەدەی شەشەمی پێش زایین لەسەر دوو بنەما داڕێژراوە کە بریتی بووە لە، گیانگەرایی و خوداپەرستی هەتا ئەم ڕۆژگارەش وەک مەزهەبی ڕەسمی ژاپۆن لەگەڵ بنەمای سێمی ڕێزگرتنی ئیمڕاتۆر لە پلەی نەوەی ئاسمان جێگیرە لەگەڵ هەموو ئەمانەدا ناتوانرێ ئینکاری بکرێ کە ژاپۆنیەکان لە زانینی مەسیح بەدواوە بە سوودوەرگرتنی فراوان لە سەرچاوەی هونەری چین و دوایی کۆریا ڕۆژگارێکی دووتر سەدەی شەشەمی زاینی بە هەڵسوکەوت کردن لەگەڵ ناوەڕۆک و سروشتی ئاینی بودا کە لە ڕێگەی کۆریا و لەگەڵ بنەما و چوارچێوەی هونەری ئەو سەرزەمینە هاتە ناو ژاپۆنەوە. توانیان بەرهەمی میلی خۆیان وەک وێنەکانی تۆماری قوتابخانەی یاماوتوتیا قوتابخانەی میلی وێنەکێشانی ژاپۆنی کە لە سەدەی هەشتەمی زین لە شارێکدا بە هەمان ناو گەشەی کرد لەگەڵ پەیکەری کانزایی تودایچی بە بەرزی هەژدە مەتر ساڵی 1940 پێش زین چاپ و کڵێشەی ڕەنگیان بەدیهێنا. بەهەمان شێوە توانیان شێوازێک لە گڵێنە و سافکاری و کاری کانزایی بەکاربهێنن کە بە توندی پەیوەست بە خۆیان بووە و لە جیهانی هونەردا بە نەمری ماوەتەوە. بە کەمێک بەڵگەی ئاڵۆزەوە کە دەربارەی قۆناغی پێش مێژووی ژاپۆن، واتە سەرزەمینی پێکهاتوو لە کۆمەڵگەیەکی نزیک بە هەزار دوورگەی گڕکانی کۆبوونەوە، وەها دیارە کە ژاپۆنییەکان لقێکبن لە نەژادی مەغۆل و لە ڕابردوویەکی دوور لە پێش مێژووی ئاسیای ناوەند کۆچیان کردبێ بۆ ژاپۆن. پێشینەی پاشماوەی بەردینی دۆزراوە لە ژاپۆن دەگەڕێتەوە بۆ نزیکەی هەزارەی حەوتەمی پێش زایین کە باسی لە هەمان ژیانی ڕاو و شکار و کۆکردنەوەی دانەوێڵە و ڕاوی ماسی لە قۆناغی بەردینی دێریندا لە ڕاستیدا هەتا ئێستا بە درێژایی ئەو ڕۆژگارە نیشانەیەک لە کوشتوکاڵ و کاوانی لەناو ئەو گەلەدا بەدەست نەهاتووە. ئەو قۆناغە بە شارستانەتی جومون ناو دەبرێ. نزیکەی شەش هەزار ساڵ بەردەوام بووە هەتا ئەو کاتەی لە سەدەی چوارەمی پێش زاین هەنگاویان بەرەو بەردینی نوێ نا. لە دەستکەوتی کشتوکاڵی و ئاژەڵداری سوودمەند بوون. ئەو پاشماوەییی سەرنجە کە لە کۆتایی قۆناغی جوموون واتە هەزاری یەکەمی پێش زایین بەدەست هاتووە، پەیکەری بچووکی دروستکراوە لە گڵی پوختە. لە سەرەتای گۆڕانکاریی بەردینی نوێ و برەوی کشتوکاڵ و ئاژەڵداریی لە ژاپۆن، واتە نزیکەی سێ سەد ساڵ پێش زایین، گۆزەگەری یەک ڕەنگ و ڕاساوا بە هێڵی قەیتانی و یەکسان یان بە شێوەی سەبەتەی چنراو بەجێ ماوە. ئەم قۆناغە نوێیە کە لە نزیکەی سێ سەد ساڵ پێش زایین تا سێ سەی زاینی بەردەوام بوو بە شارستانیتی یایوبی ناونراوە. کاری کانزایی لە دەستەپێکردنی مێژووی مەسیحەوە لە چینەوە گەیشتە ژاپۆن. یەکەمین نموونەکانی وێنەکێشانی ژاپۆنی بە شێوەی هەڵکۆرراوی سووک هێڵی لە تابلۆ ئاساییەکانی ژیان لەسەر ڕووی زەوی گەورەکانی کانزایی نەخشێندراوە. لە سەدەی سێیەم بەدواوە ئاسنگەری قۆناخی سەرەتایی خۆی تێپەڕاند و چەندین جۆری ڕستن و چنینی وشەدار پێگەیشت. لە هەمان ڕۆژگادا قەبری سندوقی لەسە زەوی داندرا و وردە وردە جێگەی قەبرە قوڵەکانی قۆناغی پێشینی گرتەوە هەتا لە سەدەکانی پێنجەم و شەشەمدا گۆڕا بە گۆڕستانە گەورەکان و ئەوانەی ژووری گەورە بوون کە بۆ پارستنی تورەکەی خۆڵەمێشی مردوو بە شێوەی ڕەسمی سووتانی جەستە لەو ڕۆژگارەدا دروستکرا و بە چەندین جۆری کەلوپەل و پێداویستی ناشتن لە چین و ئاسیای ناوەند وەک کانزاکان، زێڕەکان، چەک و کەلوپەلی گۆزەکەری دەڕازێندرانەوە. لە قۆناغی ئاسوکا، ناوی پایتەختی ناوچەی یاماتو واتە سەدەکانی شەشەم و حەوتەمی زایینی بووە، کە ژاپۆن بە قبوڵکردنی ئایینی بودا لە ڕێگەی کۆریاوە، چوارچێوە و بنەمای هونەری تازەی لە بیناسازیی پەرستگا بە تەختە و خشت و پەیکەرسازی بودایی بە تەختە و کانزا و وێنەکێشان لەسەر ئاوریشم وێنەکانی نمایشی ئاسایی لە هەردوو شارستانەتی چین و کۆریا ڕاکێشا و هەم لە لایەنی دارتاشان و گۆزەگەران بۆ دروستکردنی ڕووکەشکردنی پەرستگاکانی پشکۆی بودایی و کانزاکان و پەیکەرتاشان و وێنەکێشانی کۆریایان بانگێشت کرد بۆ کارکردن لە ئەنجامدا ژاپۆن بەرهەم و دەستکەوتی میلی خۆیان لە سەدەی حوتەمی زینیدا دامەزران ژاپۆنەکان هەروەکو چینیەکان هەمیشە شەیدا و سوپاسگوزای سروش بوون بەڵام هەڵسوکەوتیان لەگەڵ هوەر زیاتر لایەنێکی هەستیاری هەبووە ئەوەی لە هونەری چین ئاستبەرزییەکی قووڵ و سادە و بێ ڕواڵەتی دەنوێنێ، لە هونەری ژاپۆندا تایبەمەندیی وێنەیی ڕووکەشی پڕ لە جوانی و بریقەدار بوو. هونەرمەندی ژاپۆنی ئەوپەڕی دەستڕەنگینی و سەلیقەی خۆی لە بەرهەمەکانیدا بەکار دەهێنا. زۆرجار لە دەربڕینی قوڵی و حاڵەتی واتادا دەستەوسان دەبوو، چ وەک ئەوەی کە بە ئاسانی دەکەوتە داوی بۆچوونی تەکنیکی و جوانکاری، یان بە ڕەنگەکانی شاپ کراوە. دانانی فڵتەی ناسکی خۆی بە هەمان پێناسە بۆ هەمان دیمەنە سروشتیەکان ڕۆژانەیان،